ئایا غیبەتکردن چارەسەری چییە چارەسەری ئەوەیە کە خەمی حەسەناتی خۆتت بێ براکەی من بە پەرۆش بی بۆ چاکەکانت دڵت نەیە بیدەیتە ئەو کەسێک کە غیبەتی دەکەی چکە دای من ئەوە بێنە پێشچوی خۆت کە تۆ غیبەتی کەسێک دەکەی دڵنیا بە سەد لە سەد حەسەناتەکانت یەکسەر چۆن حسابی بانقی هەیە پارەکە لە حسابی بانقی تۆ یەکسەر تحویل دەبێت بۆی ئەو دەڕوات کە غیبەتت کرد واللە وباللە وتاللە یەکسەر حەسەناتی تۆ بۆی ئەو دەڕوات کە حەسەناتیشت نەبێت ڕێک سەیئاتەکانی ئەو بۆ تۆ تەحویل دەبێت ئەجاگە تۆ حەسەناتی خۆت بەلاوە گرنگ نییە بۆ نمونە ڕۆژوو لە بەیانیەوە بە ڕۆژوو دەبێت تا ئێوارە تینوت دەبێت برسیت دەبێت بێت تااقەت دەبێت کە تۆ ئەو هەموو مادووبوونی ڕۆژێکت بەلاوە گرنگ نییە ئەو ڕۆژە قەیناکە دێوە تەوقعیم کرد لەسەر حسابی من هەڵی گرن بیدەنە سەر حسابی فلانە کەس ئەو ڕۆژە ئەو بیکە غیبەتەکەی بکە ئەگەر پەرۆشی ڕۆژێک شتە ناتی و بیدەیتە کەس ئەو غیبەتی مەکە ئەو بێنە پێش چاوی خۆت براکەم خی گەورە هیدات مەندە بمان پارێزی ئایا دروستە پەرتوچی و مامۆسا بخوێندرێت کە لە سەرەتا لەسەر ڕێگای ڕاست بوون و لە دوایی دوا گومڕا بوونە مەبەست پەرتوچی سەتایەکان ئەو کاتەکە لەسەر ڕێگای ڕاست بوون نازانم مەبەستت چیە برا بەڕێزەکەم ئەگەر شتێک بێت زەڕور بێت و ئیسیغنای لێ نەکرێت بە هەر حاڵ ئەمە کە ئیسیغنای لێ بکرێت و کتوبی تر هەبێهی ئەهلی علم ئەوە هیچ پێویست بەوە ناکە کتێبی ئەوان بخوێنرێتەوە ئامۆژگاری چیە بۆ ئەو باوکانەی کەوا کچەکانیان نادەن بە کەسێکەوە شەهادەی نییە ئامۆژگاری بەوەیە کە پێغمبەری خوا علیه الصلاة والسلام دەفەرمی اذا جاءكم من ترضون دينه وخلقه فزوجوه ئەگەر کەسێک هات بۆ داخوازی کچتان خوشکتان کە لە دین و لە ئەخلاقی ڕازی بوون ئەم دوو سیفەتە دین لەگەڵ ئەخلاق ئەو بیدەن پێی دین و ئەخلاق بیدەن پێی بەڵام بە مەرجێک کچە ڕازی بێ نەک بە زۆر کە کچە ڕازی بوو بەو کوڕە ئێوەش لە دین و ئەخلاقی ڕازی بوون ئەوە بیدەن پێی ئەمما کە کچە خۆی ڕازی نەبوو ناکرێ بە زۆر بدرێ پێی ناکرێ بە زۆر بدرێ پێی ئەجینا باوک ئەوە بکا بە مەرج وەڵا کوڕە شەهادەی نییە ئەمە کارێکی باش نییە بە تایبەت کە کچە ڕازی بێت باوک ڕازی نەبێ وەڵا شەهادەی نییە ئەمە کارێکی خەراپە بەڵام بۆ باوک هەیە ڕازی نەبێ ئەگەر بزانێ کوڕەکە کەسێکی عاتڵ و باطلە یعنی چۆن کەسێکی دەست پێسپیە کوردەواری خۆمان هیچ ناکە هیچ کەسابەتێک ناکە ڕۆژ تا ئێوارە پاڵی داوەتەوە لە ماڵەوە دەی بزانم باوکم دینارێکم دەداتێ ئەمە چییە تۆ کە بتەوێ ژن بێنی دەبێت لەو ڕۆژەوە بڕیاری ژن دێنی بێتە پیاو تەواو بیر لەوە بکەیتەوە خۆت نەفقەی خۆت و خێزان کێشی ئەمما تۆ هەر بڵێ وەڵا من دەی وەکو جاران لە ماڵەوە دادەنیشم و باوکم بێ نەفەقەم بچێشێ نابێت کە تۆ لەو جۆرە کوڕانەیت کە هەر وا بیر دەکەیت وەکو جاران بیت هەر باوکت نەفەقەت بچێشێت ئەو ئەو باوکی کچە بۆی هەیە کچت نەداتێ حەقی خۆیتی چۆن کچت داتێ تۆ کچ دەداتە کەسێک ئەو کچەی بەخێو بکەیت و نەفەقەی بچێشیت و ئەو کچە پێویستە جێگا و ڕێگای بۆ دابین بکەیت و جلوبەرگ و نەفەقە و مەسرەف و ئەوە نەخۆش دەبێت ئەو پێویستێکی دەبێت تۆ بچی لە باوکت داواکەیت و باوکت مناڵی تری هەیە و باوکت خێزانی هەیە و باوکت مەشاکری هەیە و بۆی هەیە نەیدا پێت نەک لەبەر ئەوەی شەهادەت نییە لەبەرەوە ڕەتت کاتەوە کاکە تۆ هیچی شێکرد نیە هیچ کەسابەتێکت نییە بەخوا کچەکەی منت پێ بەخێو ناکرێت بۆی هەیە ئەوە بکات بۆیە گەنجێ بێ لەو لاوە تووڕە بێ و خۆی زوێر کات و بەخوامە کەی دیندارێتی و کەی تەخوایە و بەس لەبەرەوە شەهادەم نیە نە لەبەرەوە نییە کە شەهادت نیە لەبەرەوەی کە دیارە تۆ هیچ کەسابەتێک ناکە هیچ ئیشێکت پێوە دیار نییە ناکرێت کابرا کچی خۆی تەسلیم تۆ کاتوو کە تۆ ئەمە حاڵت بێت بۆیە براکانم یعنی تەماشا کە زانایان لە کتوبی فقیدا کە باس کراوە ئایا کە پارەی هەبێ حەجی پێ بکە یا ژنی پێ بێنێ ئایا یعنی چ کاتێک ژن بێنێ پارەیەک پەیدا کات کە سابەتێکی هەبێ یا یعنی ئەو شتانە دەبێ ئەسبابی مادی بگریتە دەست براکە ئەسبابی مادی بگریتە دەست نەک تۆ بڵێ وڵا کاکە من تەوەکل علی الله پشت بەخوا دەبستین و تەواو پشت بەخوا ئامن نە پشت بەخوا دەبستی بەڵام دەبێ ئەخذ بیل ئەسبابیشت هەبێ دەست بە ئەسبابیشەوە بگریت هۆکارت هەبێ براکەی من ئەو کاتە بۆیە ینی مەسلەی شەهادە نەکرێتە ڕێگر بەڵام ئەوە بکرێتە هۆکارێک ینی ئەو کوڕاشە ئەهل بێت شایستە بێت